شەهرەزاد جێڕایەوە میرموسا بەدەم فەرمانیدا ئەوەیش بنووسنەوە ئەم جا دوور بە دوور سەیری تابلۆی سێمی کرد کە لەسەری نووسرا بوو ئەی ئادەمی زاد ڕۆژ ئەڕوا تەمەەن کەمە بێتەوە کاتی مردنن نزیکە بێتەوە تۆیش دوا ڕۆژت کۆبکەرەوە لەو دنیا دروست وەڵام بدەوە لە ژێر ئەمەشدا ئەم شعرە بوو لە شوێ ئەوەی ئاوەدانی کرد لە هند و سندا حکومڕانی کرد زنجی و حەبەشیان بەڕێوە ئەبرد چەند زۆڵمی کرد و چەند زیندانی کرد چاوەڕێی وەڵام لەوان ناکرێ مردوو میوانی گۆڕستانی کرد میر موسا دیسان گریایەوە ئەمجا سەیری تابلۆی بە بریسکەی چوارەمی کرد نووسرا بوو ئادەمی زاد پەروەردگارت ئارامە و هێمن تۆش لە حەزتدا نقمون ئەم دنیا پشتی پێنابەسرێ کاتێک زانی مردن دێتەڕێ ئەمجا ئەم شعرە نووسرا بوو لە کوێیە ئەوەی قولەی دروست کرد بەرزی کردەوە و تاکو و هەوری برد لە کوێن نیشتنی قەڵا سەختەکان سەفری مەرگیان گرتە بەر ورد ورد ئێستاش گیراوی گۆڕی خۆیانن تاکو حسابی ڕۆژی دەست و برد ڕۆژێ دەخوا هەر خۆی ئەمێنێ ئەم خەڵکەشی گیانی زوو سپارد و مرد میر موسا فەرمانی نووسینەوەی ئەمەشی دا و ئیدی بەرەو دامێنی چیاکە شۆڕ بوونەوە ئەم جا لە نێو لەشکرەکەیدا ئەو ڕۆژە هەر خەریکی بیرکردنەوە بوون لە چوونە ناو ئەم شارەوە میر موسا بە تاالب کوڕی سەهلی وەزیر و دەوروبەری وت هەرچۆنێک بێ بێت بچینە ژوورەوە بەڵکوشتی وای تیاابێ دڵی میری مسلمانانی پێخۆش ببێت تاڵب وتی خوا تۆ و ئەمیری مسلمانان پایەدار بکە پێژەیەکی درێژ دروزەکەین تاکو و هەندێکمان بگەینە سەر ئەم دیوارە بڵندە و شۆڕ ببنەوە تاکو و لەو دیوە بگەڕێن بۆ دەواازەکان میر موساوتی منیش ئەمەم لە خەیاڵدا بوو قسەیەکی بەجێە ئەمجا دارتاشان و ئاسەنگرانی بان کردو فەرمانی پێدان ئەوانیش لە ماوەی مانگێکدا کارەکەیان کرد ئەمجا هەڵیان پەسارد بە دیوارەکەدا و بە هێندەی بوو ئەمجا میر دەستخۆشی لێکردن ئەمجا ڕووی کردە دەور و بەرەکەی و پرسی کێ توانێت سەرکەوێ بەسەریدا و بگەڕێت و بە هەر فێڵێک بووە بە دزیەوە دابەزێت و بگەڕێت بۆ دەواازەکان یەکێک هاواری کرد قوربان من ئامادەم سەر بکەوم میریش سوپاسی کرد سوپاکە لە خوارەوە سریان کرد ئەمەی سەر دیوارەکە چەپڵەیەکی لێدا و بەدی و ناو شارەکەدا خۆی فرێدایە خوارەوە چاوەڕیان کرد سوودی نەبوو یەکێکی دی چوە سەر دیوارە فرە بەرزەکە و ئەویش خۆی هەڵدای خوارەوە و دەنگی نەما ئەم جا سێم کەس و چوارەمیش چوونە سەرەوە ون بوون میر و موساوتی جاکار وا بڕوا هەموو سوپاکەم لەدەست ئەدەم و سوودمەند نابین دوای ئەویش چەند کەسێک سەرکەوتن و ژمارەیان بوو بە دوانزە کەس بۆیە میرموسا پێیوتن درێژە بە سەفەرەکەمان بدەین باشترە ئەم جا مام سەمەد وتی من بۆ ئەم کارە باشترم ئەزمونم هەیە میر موساوتی مام سەمەد نابێت تۆ سەرکەوی چونکە تۆ چاوساغی ئەم سەفرەی ئێمەیت گەر خوا نەخواستە وەکو ئەوانی دی تیاچویت ئێمەش تیاچین مام سەمەدی جوتی چێڵێت ئەم نهێنیە لەسەر دەستی مندا چارەسەر نابێت خەڵکەکە هانیاندا کە سەر بکەوێت کە سەرکەوت خەڵکەکە وتیان لا حەولەوە لا قوتە ئللا بلا علی العظیم مام سەمەدیش کە گەشتە سەر دیوارە بەرزەکە دەستی کردە پێکەنین یەک سعات لەسەر دیوارەکە دانیشت و کەوتە خوێندنەوەی ئەو ئاەتانەی کە نزایە بۆ ڕزگار بوون ئەخوێنرێن ئەمجا هەستایە سەر پێ ئەمجا بە دەنگی بەر ساواری کرد ئەی میرموستا خوا لە فروفێڵی شەیتان بەهۆی پیرۆزی بسم الله الرحمن الرحیمەوە ڕزگاری کردم ئەم جاماوەیەک ڕۆیشت گومەزێکی بینی کە لە دامێنیەوە دوو دەواازەی زێڕین هەبوون کە دانەخرا بوون و بێدەسک بوون ئەمجا بە دەنگی بەرزوتی منیش خەریک بوو خۆم فرێ بدەمە خوارەوە چونکە لە خوارەوە دەکەنی زەکی جوان ئیشارەتیان بۆ کردم کە خۆ فریێ بدەم بەڵام کە سەرنجی ناو گۆمە ئاوەکەمدا سەربازەکانم بینی لە بنی گۆمەکەدا خنکابوون ئیدی بۆم دەرکەوت کە ئەمە فڕوفێڵە و خۆم فرێ نەدایە گۆمەکەوە شەهرەزاد هەستی کرد شەو درەنگ بوو بێدەنگ بوو. شەوی پێ هەفتا چوار. شەهرەزاد وتی مام سەمەد سەرنجی دەرگاکەی دابینی هەر دەرگایەکیان وێنەی ئەسپێکی پێوەیە لە ئاستی ناوکیدا بزمارێکی زێڕین هەیە ئەم جا بە زمانی یۆنانی لەسەر دەرگاکە نووسراوە بۆ ئەوەی ئەم دەواازێ بکەیتەوە بێت ئەم بزماری ناوکی ئەسپەکە دوانزە جار بخولێنیتەوە ئەم جاهاتە خوارەوە بزمارەکەی لەگەڵ میرموسادا دۆزیەوە و دوانزە خولی پێدا دەروازە کرایەوە ئەجا چوونە ناو شار لێەوە خۆیان کرد بە داڵانێکدا دەرگایەکی دیان کردەوە ڕوانیان چەندین دنگە و سەکۆ هەیە و هەریەکەیان مرۆڤێکی مردووی خودە بەسرە و ڕموشم شێرەکەی لاوەدانراوە مام سەمەدوتی ڕەنگە کلیلەکان لای ئەم هۆزە بێ ئەم جا بە سەکۆکان داگەڕا سەرنجیدا دنگێکیان لەوانی دی بڵندترە و پیاوێکی لە هەموان پیرتری بەسەرەوە ئەمجا دانەوێەوە و بەرگەکانی کەمەری بەرز کردەوە سەیری کرد کلیلەکان بە کەمەریەوە بوو مامستەمەد لە خۆشیدا خەریک بوو لە هۆش خۆی بچێت ئەم جاکلیلەکانی هەناو دەواازەی شاری پێکردەوە هاواری کرد ئەله وەکبەر جەنگاورانی سوپاکەش بە دوایدا هاواریان کرد زۆر بەخۆشی و شادیەوە چەک و جبەخانەکانیان کردەوە ئەم جا لەشکرەکە هەموان سوپاسی مام سەمەدیان کرد میر موسا هاواری کرد نیوەی سوپا لە دەرەوە لە ئامادە باشی دابن نیوەشی لەگەڵ ئێمە بە چەکەکانیانەوە بێنە ناو شار ئەم جامردوانی سەر سەکۆکانیان هێنا و ناشتیان و چوونە ناوە سریان کرد پاشا وەزیران و گەورە پیاوانیان بە هەمان شێوە لە ناو جێگەی ئاوریشمدا ڕاکشاون و مردوون ئەوانیشیان ناشت جا چوونە بازاری شارەکە سەرنجیاندا دوکانان کراون شتومەک کوتاڵ و قاپ و قاچاخیان لە دوکاندایە و بازرگانان و خاوەن دوکانان لە دوکانەکانیاندا مردوون کە پێستیان بەسەر ئێسکیاندا نووسا و بوون بەپەند ئەمجا و بازاڕیان جێهێشت و چوونە گوزەری قەزازەکانیان قوماشێکی زۆریان بینی نەخشی زێڕین کرابوو لەو لایشەوە کاسە و کەوچکی زێڕین لە دوکاناندا دانرابوو لەولاتریشەوە دوکانی بۆن و گوڵاو بوو هەر لە مس کوعنبەرەوە تاکو کافور بوو دوکاندارەکانیان وەکو بازرگانان لە جێی خۆیان مردبوون لەو لاوە کۆشکێک هەبوو کە چوونە ژورەوە چەندین شمشێری هەڵکێشرا و کەوتبوون ئاڵا و بەی داخشکا بوون کە بە نێو ژوور و داڵانەکانی داگەڕان چەندین سەکۆی زێڕین هەبوو کە خەڵکیان لەسەر بوو باڵتون لەسەر دیوارەکانی نووسرا بوو شەهرەزاد هەستی کرد شەو درەنگ بوو بێدەنگ بوو. شەوی پێ پێ. شەهرەزاد وتی کە میر موسا بەرامبەر ئەم کۆشکە وەستا و سەری لەو ئەندازێ و دروستکردنی سوورما ئەم شعرەی بینی سیر کەنەوانەی کە نیشتەجێی بوون چیان لێهات و بە چ دەردێ چوون چاکەی خۆت بکە بۆ ڕۆژی دوایی ژیانی ئێرت ئەزمونە ئەزمون کە ماڵی خۆیان ڕازاندوتەوە چارەنووسیان لەلا نەبووە ڕوون چیان دروست کرد چەندە تێکۆشان سوودێکی نەبوو ئەوە تا مردوون زۆریشیان خوارد و خواردەوە دواتر لە گۆڕا لەشیان کرم و مار خواردوون میر موسا وەکو جاران هێندە گریا لە هۆش خۆی چوو کە بە ئاگایان هێنایەوە فەرمانی دا ئەم شعرەش بنووسنەوە بۆم لە نێو کۆشکەکەدا تەختە بەردێکی گەورەی بینی کە بە دەوریدا تەختە بەردی نەخشکراو بوون بە زێڕوزی و کە لەو بازنە گەورەی ناوەیدا چەندین حەوز و خوارە هەبوو لە بەردی مەڕمەڕ دروستکرابوون زەخرەفەی جوانیان لەسەر دروستکرابوو بە ژێریاندا ئاوەڕۆیەکیان ئەچووە سەرگۆمە ئاوێکی کەنار ڕازاوە ئەم جامیر موسا بەمام سەمەدی وت پێشمان کەوە با لێرە کەمێک دابنیشین دواتر بەرەو گەنجینێک بوونەوە ڕوانیان پڕە لە چەکی جەنگ و جبەخانە خودەی نەخشاوی زێڕینی تیابوو ڕمی نوگزیوینی تیابوو قەلغانی داودی و شمشێری هندی تیابوو کە پەردەی نەخشاوی بەسەردا دادرابەوە ئەمجا گەنجینێکی دیان کردەوە پڕ بوو لە قاپ و قاچاخ و پێویستیەکانی سفرە و خوان پیاڵەکانی مەی خواردنەوە کە لە زێڕ و زیو دروستکرابوون پێیداگەڕان ئەوەی بەدڵیان بوو بردیان بۆ خۆیان کە ویستیان لە دەرگاوە بچنە دەرەوە بینیان دەرگاکە لە داری سایع و ئەبەنۆز دروست کرابوو کە بە پارچەی زێر ڕازابووە قفلی زیوی پێوە بوو بێ کلیل کە بوو بە فێڵی تایبەت بکرانایەتەوە ئەم جامام سەمت ئەچووە پێش و بەرانایی خەریکی کوڵەمەکە بوو دواتر بۆی کرایە و جەنگاوران چوونە داڵانەکەەوە سریان کرد دیوارەکانی بەوێنەی باڵندە و دڕندەکان ڕازاوەتەوە کە بە زێڕی سپی و زیو ڕازابوونەوە ئەمجا چوونە هۆڵێکەوە کە بە بەردی مەڕمەڕ دروست کرابوو لە نێو بەردەکاندا نقێمی مرواری و یاقوت بوو کەمیر موسا و مامسەمەد سەریان لێ سوڕما ئەمجا جۆگەلێکیان هاتە بەردەم میر موسا داوای لە مامسەمەد کرد بیان پەڕێنێتەوە مامسەمە دەیزانی ئەمە جۆرە فریودانێکە و نەئاوە و نەهیچ پڕاندنیەوە ئەمجا چوونە حەوشە لەوێش گومەزێکی مەزنیان دی، بەسەر ئەویشدا گومەزێکی بچووکتر هەبوو، کە بە شیشی لە زمڕد دروستکراو دەورە درابوو، چەند باڵندەیەکی بەسەرەوە بوو کە قاچەکانیان لە زمڕد بوو، بۆ نەخشاندن دانرابوون، لەبەر پێیاندا کۆمەڵێک یاقووتی تەڕ دانرابوو. لەم لایشەوە حەوز و فوارەیەک بوو، کە لەسەر کەنارەکانی باڵندەی زێڕین دانرابوو، لەولاترەوە سەکۆیەک لە بەردی مەڕمەڕ بوو، کە نیزەکێک ڕاکشابوو، لەنێو بەرگێکی ئاوریشمدا، لێوەکانی سوور و تەڕ و پاراو میرموسا هەر کە بینی سلاوی دەکرد مام سەمەد پێیوت میرم ئەو کیژە ناسکە گیانی تیانەماوە ئەمە مۆمیا کراوە چاوەکانی هەڵکۆڵراون و دوو گۆی یاقوتی تیادانراوە بۆیە ئەبریسکێتەوە تاجێکی زێڕینی لەسەر کرابوو تاالب کوڕی سەهروتی میرم کە لە بەرامبەر یەم کەنیزەکە مۆمیاکراوەدا ئەجوڵێتەوە پێ دوایە ئەمە چاوانی ئەجوڵێت میری ژووتی پەنا بەخوا کە بە گیان کێشان مرۆڤ بەخەمەکە شەهرەزاد هەستی کرد شەو درەنگ بوو بێدەنگ بوو. شەهرەزاد وتی ئەو سەکۆ مەڕمەڕەی کیژە جوانەکەی بەسەرەوە بوو پلیکانێکی هەبوو دوو کۆیلەی بەسەرەوە بوو یەکێکیان سپی پێست ئەوی تریان ڕەش پێست بوو یەکێکیان شتێکی بەدەستەوە بوو پۆڵین لە نێوان ئەو دوو کۆیلەیەدا تابلۆیەکی زێڕین هەبوو لەسەری نووسرا بوو بسم الله الرحمن الرحیم الحمد لله خالق الإنسان وهو رب الأرباب بسم الله الباقي بسم الله مقدر القدر ئەی ئادەمی زاد بێئاگا لە مەودای ئاواتەکانت لە دوا چارە نووست ئاخۆ نازانیت مردن بانگ دەکا دەست لە بینە قاقا دەخە ئامادەی جان کێشان بە بۆ ئەو دنیا لە تێکۆشان بە ئادەم و نوحکوان کوا قەیسەر و کیسراخان تاقی کیسرا و دیوەخان کوا سەرکردە و پاڵەوان دەوڵەتیان و نیشتیمان کوا شەدادی کوڕیعات کوا کەنعانی ژولەوتات هەموان بە خاک و خۆڵ بوون وڵاتانیان لێ چۆڵ بوون ئەی خوێنەری ئەم تابلۆێ بم ناسە من ترمزی شازادە و پاڵەوانم بێسنور بو نیشتیمانم دادپەروەر و بەخشندە لە کۆمەڵ پەسەندیدە ئەی خوێنەری ئەم تابلۆیە گەر پرسیاری مردنمان ئەکەن چاک بزانن حەو ساڵی ڕەبق وشکە ساڵی بوو دڵۆپێک باران نەهاتە خوارەوە هەرچیمان بوو خواردمان کار گەشتە ئەوەی ئاژەڵەکانمان سربڕی تا نەمرین لە برسانە دواتر کاروانێکمان بەڕێکرد بەرە وڵاتانی دەوروبەر و هەموو سامانی وڵاتم کۆکردەوە و لەگەڵ ئەو کاروانەدا ناردم تا بەڵکو زەخیرە و خواردنمان بۆ بێنن بەڵام دوای چەند مانگ بە سامانەکەمانەوە گەڕانەوە هیچیان دەست نەکەوت بوو بۆیە چارەمان نەما و دەواازەکانی شارمان داخست و هەریەکە و لە ماڵی خۆی دانیشت و خۆماندایە دەستخوا و چاوەڕوانی لە برسا مردن بووین بڕوامان بەخوا هەیە و قەزا و قەدەری تۆش سەرنج لە خۆت بدە ئەی مرۆڤ لا جانگە سپیەکەت بانگە دەکا بۆ مەرگ بۆ مردن بە ئاگا بە هەر ئەبێت بمری ژیان و دنیا بۆ فیرعون نەما نەمرودی ملهوڕ لە کوێیە ئەوانە هەمویان خۆیان لە بەرامبەری مەرگدا بۆ نەگیراوتیا چون ئەی ئەو کەسەی ئەمان بینی پند و ئامۆژگاری لە ئێمە وەربگرن ئافرین بۆ ئەوانەی بە گوناهی خۆیان زانیوە لە خوای خۆیان ترساون بۆ ئەوانەی توێشە بەریان بۆ ڕۆژی دوایی پڕە لەبەر ئەوەی خوا ئاسانکاری گەیشتن بە ئێرەی بۆ کردوون تا توانن زێڕوزی و پێداویستی لەگەڵ خۆتان ببن بەڵام نەکەن دەست لەو پێداویستیانە بدەن کە بە جستەی خۆمانەوەیە چونکە خۆمان پێپۆشیوە لەخوا بترسن کاری لەم جۆرە مەکەن چونکە بێتەمایی تیاچونتان ئەو باڵی خۆتان بەستەی خۆتانە ئیدی خواتان لەگەڵ ئەمجا میر موسا سەیری پلەی خوارەوەی کرد ئەمەی لەسەر نووسرابوو چۆن ئەبێ مرۆڤ پرزە بڕاو بێ توانا و بەورە نابێ دۆڕاو بێ چەندە بە هەڵپەیت بۆ ئەم دنیاە باپیرانیشمان ڕۆشتن بێمایە ڕەوا و ناڕەوا جیا نەکرانەوە ئەجل بردننی و نەگەڕانەوە لە گۆڕی تەنگدا کاتی ئەوق بوون کردەی خراپیان بۆیان تەوەق بوون. تەقەلا بدە توێشە بەرەت بێ تا تەحملی ئەو سەفرەت بێ کەمیر موسا ئەم شعرەی خوێندەوە هێندە گریا تاکو و بورایەوە کە بە ئاگا هاتەوە فەرمانیدا دەیشت ببن و ئەو زێڕ و زیوەی تێبکەن قالب کوڕی سەهروتی ئەم کەنیزەکە بەجێ بێڵین کە ئەو هەموو زێڕی پێوەیە ئاخر ئەو زێڕانە بە دیاری بنێریت بۆ میری مسلمانان بەو هۆیەوە لێ نزیک ئەبێتەوە شەهرەزاد هەستی کرد شەو درەنگ بوو بێدەنگ بوو. Thank you. شەهرەزاد جێڕایەوە میر موسا وتی کاکە ئەی ئامۆژگاری کەنیزەکەکەت نەبیست ئەوەی لەسەر تابلۆکە نووسرا بوو ئەویش وتی جا ئەبێت لەبەر ئەو چەند ئامۆژگاریە ئەو هەموو زێڕ و زیوە جێبهێڵین لە کاتێکدا ئەو مردووە و سوودی لێ نابینێت ئەمجا بە پلیکانەکەدا چوو خوار و گەشتە لای دوو کۆیلەکە دەستی بۆ زێڕەکانی برد کۆیلەیەکیان تەورێکی دا بە پشتیدا ئەوی ترشم شێرێکی لەملیدا و پەڕاندی میر موسا کامەی بینی وتی لەوە لاتر بچێ بەم هەموو زێڕ و زیوە چاوانی تەماعی تێر نەبوو تاک و خۆی بەکوشدا ئەمجا میر موسا فەرمانی دا وشترەکانیان لەو زێڕ و زی و نەختینانە بار بکەن ئەمجا کە کاریان تەواو بوو دەرگا و دەواازەکانی شاریان داخستەوە و کەوتنە ڕێ بەلاپاڵی شاخێکدا کە ئەویش بە کەناری دەریا کۆتایی ئەهات ئەو شاخە چەندین ئەشکەوتی تیا بوو کە سەرنجیاندا خێڵێکی تیا بوو خەڵکەکانی هەموو دەمدڕاو بوون هەرچۆنێک دەنگیان بهاتە لیان تێناگەشتن کەمیر موسا ئەمانی بینی هەمویان هەڵاتن و خۆیان کردەوە بە ئەشکەوتەکاندا لە بەردەمی ئەشکەوتەکاندا ژن و مناڵەکانیان چاوەڕوانیانە کرد پیاوە دەم قلیشاوەکان ڕیان کرد پرسیان شێخ عبدول محەممەد ئەمانە چین ئەوێژوتی قوربان ئەمانش لە خۆمان و خوا پەرستن ئەم جامیر پرسی ئێوە جنۆک هەن یا ئادەمیزادن میر موسا وتی ئێمە ئادەمیزادین ئەمجا سەرۆکی قولەکان وتی ئێمەش مرۆڤین خواناس و مسلمانین میر موسا پرسی ئاخر چۆن مسلمان بوون خۆ مرۆڤ ناگاتە ئێرە ئەیژوتی بەهۆی ئەم دەریایی بەردەمتانەوە کە ناوی کەرکەرە میر موسا پرسی باشە چۆن مسلمان بوون نە پێغەمبەرتان بۆ هاتووە و نە ڕێگەی وڵاتانتان بەسەرەوەیە سەرۆکی قولە دەم دڕاوەکان وتی ئەوە بزانە لەم دەریایە و کەسێک دێتە دەرەوە و ئامۆژگاریمانەکە بانگمانەکە ئەینەوەکانی حامی کوڕی نوح شەرم بکەن لەوەی ئەتان بینی و ئێوە ئەو نابینن بڵێن لا ئیلاهە ئیلا الله محمد رسول اللە من ابو عیاز خەچەرم پێشتر یەکتریمان ئەپەرست ئەوە خوا بانگی کردین بۆ پەرستنی خۆی شەهرەزاد هەستی کرد شەو درەنگ بوو بێدەنگ بوو Thank you. کە لە نێو دەریای ئێوەدا هەیە و دێوی تێدا بەند کراوە، هەر لە سەردەمی حەزرەتی سولەیمانی کوڕی داودەوە، ئێمەش فەرمانمان بەسەردا دراوە هەندێک قومقومۆکانە بەرین، سەرکردەکە وتی بە چاوان، ئەمجا فەرمانی دا بە مەلەوانان خۆیان کرد بە بنی دەریاکەدا و دوانزە قومقومۆکەی بۆ دەرهێنان، هەموویان سەریان سوڕما و دەستخۆشیان لێ کرد، میر موسا وتی خۆزگە هەندێک لەو گۆشتماسیەمان ئەگەیاندە میری موسوڵمانان. ئەمجا خواحافیزیان کرد و بەرە وڵاتی شام بوونەوە کە گەیشتنەوە لای خەلیفە عبدولمەلی کوڕی مەروان میرموسا چی بینی بوو لە سەفەرەکەیدا بۆی جێڕایەوە هەواڵی تاالب کوڕی سەهلیشی بۆ جێڕایەوە ئەم جا خەلیفەوتی خۆزگە منیش لەگەڵ تانە بووم تاکو وەکو ئێوە ماندوو ببوومایە هەر جارە و سەری قمقمۆکەیەکی ئەکردە و شەیتانێک ئەهاتە دەرەوە ئەیوت بمبەخشن ئیدی سەرپێچی ناکەم خەلیفە سەری لەم قمقمۆکانە سوورما لە تەختە تەختێکی بۆکچی دەریا دروست کرد کچی دەریان تێکرد بەڵام گەرمای زۆر کوشتی ئەمجا خەلیفە فەرمانیدا پارێکی زۆریان بەخشیەوە میر موسا پێیوت